بەشی شانزە. خدا داتوتی تەماشاکە من نەخۆشم ڕەنگە سیلیشم هەبێت نازانم ڕەنگە واش نەبێت بەڵام بە هەر حاڵ بیمار و ناساغم دایک منی لە ژوورێکی بچووکی ناوباخێکا بووە بە جۆرێکە خاوەن خانۆکە گوێی لە ناڵە و هاواری نەبێت لەو ژوورە شێدارەدا من بە نەخۆشی پەروەردەبووم خۆش مەزانم کە زۆر ناژیم ئەو پەڕی چەند ساڵێکی تر بژیم بەڵام بەختەوەرم چونکە دڵنیام کە خەریکی ئەنجامدانی کارێکم دە ساڵی دیکە سەدان ناڵی سیلگرت و چارەکرێن ئەمە من بەختەوەرەکات ئەمە لە زەتێکە کە من لە تێکۆشانیە بینم لە کەسیش سڵ ناکەمەوە نە لە سەرۆکی ئاسایش و نە لە بڵاوکراوەکانی باڵیۆزخانە و بگرە ئەوان لە منە ترسن کاتێک یەکێ لە تابلۆکانم لە پێشانگایەکی پاریسا پیشانەدرێ و سەفیری ئێران کتوپڕ تیلگرافی بۆ تارانەکە و ڕاپۆرتم لێدا من لە خۆشیانە خەریکمە فڕم بەڵام ناومێد مەبە هێشتا درەنگ نییە دەتوانی بەختەوەر بیت ڕێی هونەر هێشتا لە بەردەم تاواڵایە دەست لە بەرەڵایی و سەرڕۆیی هەڵگرە کار بکە ئازار بچێژە ئەو پارە زۆری کە هەتە لە پێناوی شتی تردا خەرجی بکە لە ماڵەوە شەونخونی بکێشە لە قوتابخانە ماندوو بە بەرگەی ئازاری ناکامی بگرە تا ببیتە نیگارکێشێک قسەی سوکی پێوتم بەخۆم بە خانەوادەکەم بە باوکم بە هەمووان بەڵام هەرچیەکی دەوت ڕاست بوو چزەی لە ناخم هەڵەساند کاتێ کۆکە گرتی و چەند ساتێک بێدەنگ بوو تا هەناسەی تازە هەڵبکێشێتەوە وتم خوداداد تازە بۆ من درەنگە تازە من بۆم دەرکەوتوە کە بێ بەهرەم قوڕگم پڕ بوو و دەستم کرد بە گریان ئەمە یەکەم جارم بوو لە بەردەمی پیاوێکا خۆم بە لاواز و زەبوون ببینم خوداداد وتی بگری خراپ نییە بەڵام نەک لە بەردەمی منە من بەرگەی گریانی ئافرەت ناگرم بۆچی درەنگە بۆچی وازانی تەمەنت چەندە بۆ ئەوەندە بە هەڵپەیت هەن عومرێکی تەواو ئازارت چێژن و بەری ئەو عومرە ئازاریان لە پیریدا ئەخۆن تۆ هەمووی پێنج ساڵ نابێ خەریکی نیگار کێشانیت هێشتا هیچ چێ نەکرد و دەتەوێ شاکار بخولقێنیت وتم نا من مەبەستم شاکار خوڵقاندن نییە من تەمەڵم ناتوانم خۆم بە تەنیا هیچ بکەم سەیرکە ئێستا لە ژێر دەستی تۆدا هەر کارێک بڵێی کەم بەڵام خۆم ناتوانم بە تەنیا کار بکەم بۆیە هیوا بڕاو بووم هەموو جارێ بڕیارم داوە کە ئیتر خۆم ماندوو بکەم کەچی نەمتوانیوە فیکەی هەتیوێکی بەرەڵا کە بە ژێر پەنجەرەکەمان ڕەت بوو منی بۆ دنیای ڕابواردن ڕاکێشاوەتەوە لای کێ ئەم قسانە بکەم؟ وتی، باشە بوون بە نیگارکێش و هونەرمەند تاقە ڕێگای بەختەوەری نییە؟ قەیدی چی؟ وەک چۆن هەزاران ڕێ هەن کە نازانی بۆ کوێ دەبەن، ئاوەهاش مەرج نییە بە تەنها هونەر ڕێی باڵا ڕۆشتن بێت. مادامێکی وا هەست دەکەیت کە خۆت ناتوانی بە تەنیا کار بکەیت، بڕۆ تا کەسانی دی یارمەتیت بدەن تا بتوانی ئەو پێسە فڕێ بەیت کە چینەکەت پێوەی نووساندوویت. بڕۆرەوە بۆ ئێران، بڕۆرەوە بۆ لای مامۆستا ماکان و لەژێر دەستی ئەودا کار بکە. بەڵام بە لەخۆبوردووانەوە لێی نزیک بەرەوە. خەڵکی وڵاتەکەمان هێندە بەدبەخت و کڵۆڵن، پێویستیان بە یارمەتی هەیە و تۆیەک دەتوانی بە هەزاران شێوە سوودمەند بیت. ڕەنگە ئەم ئازاری کە ئەمڕۆی چێژی، هەر ئەمە ڕێی ڕزگاریت بێ. بۆ ئەوەی ببیتە هونەرمەند، دەبێ لە پێشدا ئینسان بیت. تۆ تا ئێستاش نازانی خەڵکی نیشتیمانەکەت لە چ ئاست و قۆناغێکا ژیان بەسەرەبەن. بڕۆرەوە بۆ ئێران و ببە بە ئینسان، بەڵکو ڕێی سەرکەوتنیش بە چنگ بهێنیت. ئاخر خۆ ژیانیش بە تەنها بوونی خۆت نییە، ئێستا کە نەتتوانی ئەو ئەژدیهایەی کە ناخت دەخوا لە تابلۆیەکا بخەیتە ڕوو، وەرە و ئەژدیهای ناو ژیانی کۆمەڵایەتی خەڵکی ئێران بکوژە و سەرکەوتووی تۆش لەو کارەدا کە بە ئەنجامدانی هەزاران کەس سەرفراز ئەبن، بەختەوەریت بۆ دابین ئەکا. بڕۆ بۆ ئێران لەوێ هەندێک لەو لاوانەی ئێران کە لە ئەوروپا خوێندنیان تەواو کرد و ڕێکخراوێکی نهێنیان هەیە هێشتا شتێکی وایان دیار نییە بەڵام ڕۆژێک لە ڕۆژان خزمەتێکی گەورەیە وڵاتاکەن ئەوان پێویستیان بە یارمەتی کەسانی وەکو تۆ هەیە هەر ئەم جوانیت کە بۆ تەبەڵای گیانە دەشێ لە ئەنجامدانی هەندێ لە کارە دژوارەکانی ئەواندا سوودبەخش بێت بڕۆ بۆ لای مامۆستا بڕۆ بۆ لای مامۆستا داوای لێبکە لەگەڵیدا کار بکەیت بڕۆرەوە بۆ ئێران و بەخۆ بردوویەوە بچۆرەوە بۆ لای ئەو نەک بە لەخۆبایی بوونەوە بەڵکو بە لەخۆ بردوویەوە پێی بڵێ کە چوار پێنج مان لەگەڵ مندا کارێ کرد و پێی بڵێ کە هەردوو ڕۆژ دوای ئەوە بڕیاری خۆمدا ئاغای چاودێر ئەو نهێنی مامۆستا لەم تابلۆیەدا بەم دەموچاوەی بەخشیوە لەم بڕیاردا خۆی حەشارداوە. هەر لێرەشدا بە هەڵەیا چووە خۆشم نازانم ئێستاش لەوە تێنەگەشتووم نازانم هاتمەوە تا بچمە لای مامۆستا و خۆم بەسەر دەست و پێی دابدەم و داوای خۆشەویستی لێ بکەم یاخود بۆ ئێران گەڕامەوە تا ڕاسپاردەکەی خوداداد بەجێ بهێنم و بەهۆیەوە خۆم لە ماکان نزیک بکەمەوە و لەگەڵیدا بمە ئاشنا و تۆڵەی خۆم لەو پیاوە بکەمەوە کە منی بەو ڕۆژە ڕەشە گەیاند یان هاتمەوە تا ژیانێکی شەرەفمەندانە هەڵبژێرم و ببمە مرۆڤێکی سوودمەند نازانم ئەویش ئەو پیاوەی کە دەیتوانی مانایەک بە ژیانم ببەخشێ سەرەتا دوودڵ بووم، بەڵام بەم چاوە هەرزەیەوە کە لە وێنەیەدا کێشاونی، گەورەترین سووکایەتی بە من ڕەوا بینیوە. ئەو وای زانی من بۆ بەدبەختکردنی ئەو بە مەبەستی تۆڵەسەندنەوە بۆ ئێران هاتوومەتەوە. ئافرەتە نەناسەکە خەریک بوو قوڕگی پڕ دەبوو لە گریان، بەڵام لە جێیەکەی خۆی هەڵسا، سەعات دەی شەو بوو. سەکینەی بانگ کرد و پرسی، شێو ئامادەیە؟ سەکینە وتی، بەڵێ خانم ماوەیەک دەبێ شێو ئامادەیە. ئاغای چاودێر فەرموون. لەسەر نان خواردنەکە هیچ قسەمان نەکرد. سەکینە لە پشتی کورسیەکەوە وەستابوو و بە فەرمانی خانمەکەی قاپەکانی دابەش کرد. فەرەنگیز چاوی بڕیبوویە سەر سفرەکە و بە بێ ئیشتیهایانە پارووی بچووکی دەخستە دەمیەوە. دیار بوو بۆ ئەوەی من شەرم نەکەم هاتبووە سەر سفرەکە. من هەر چاوم لەسەر ئەو بوو. ئافرەتێکی بەدبەختم دەبینی بەرامبەرم دانیشتبوو، ئافرەتێک کە بەختەوەری لە ژیاندا لەدەست دابوو بێهودە بەدوایدا گەڕا. ئەو کینەی یەکەم شەو لەگەڵیدا گرتمە دڵ لام نەمابوو، تەنانەت جارێک وای بۆ چووم کە ڕەنگە مامۆستا بووبێتە هۆی ئەم زەبوونەی ئێستای ئەم ئافرەتە. ئەم ئافرەتە تڵپەی کۆمەڵگایە بوو کە لە ناویدا نەشونمایە کرد. هەوڵم دەدا تەماشای چاوەکانی بکەم، بەڵام برژانگە گەورەکانی نەیاندەهێشت. کاتێک سەری بەرزدەکردەوە، دەمتوانی چاوە بادەمێکانی ببینم. بەر لەوەی پاشماوەی چیرۆکەکەی بگێڕێتەوە من زیاتر دڵم بە حاڵی و دەسووتا وەک بە حاڵی مامۆستا بار حاڵ ئینسانێکی زیندوو بەرامبەرم دانیشت بوو ئایا دەمتوانی یارمەتی بدەم وردە وردە هەستم کرد کە پێویستە حکمی خۆمی بەسەردا بدەم ئافرەتێکی پاک بوو وە سەلماندنی ئەمەش ڕەنگە هەر ئەوە بەس بێت کە بەرامبەرم دانیشت بوو دانی بە گوناهەکانی خۆی دانا بەو پەڕی ئازایەتییەوە گشت لایەنە لاوازەکانی کەسێتی خۆی شی کردەوە ئایا ئەمە بەڵگە نەبوو بۆ پاکێتی ئەو ڕێی تێدەچووم ئافرەتە گوناهبار بێت بە کورتی بێ ئیرادە بوو ڕووداوەکان بە ئارەزوی خۆیان یاریان پێکردووە وەک پوشێک بەدەم گەردەرو لەوە گەشتووەتە کەشکەلانی فەلەک و پاشان کەوتوتەوە خوار ئەم ئافرەتە بێ ڕیا ڕووداوەکانی ژیانی خۆی جێڕایەوە هەموو ئەو ئافرەتانی تر کە هاوچینی ئەمن وەکو ئەم چەندەها ڕووداویان بینیوە و بەسەریان داهاتووە بەڵام زۆر بە ئاسایی وەریان گرتووە و هیچ کاتێک وژدانیانی ئازار نەداوە بەڵام ئەم دەویست بە گێڕانەوەی هەموو ئەو ڕووداوە خۆش و ناخۆشانی بەسەری هاتوون ئەو خۆرێ بکوژێت کە لە ناوە تارەکانی ڕۆحی دەکرۆشت تا هەمیشە نەبێت ئەگەر بۆ یەک ساتیش بێت هەز بە سوودەی بکات بەڵام ناگەهان ئەو بە خەیاڵمە هات کێ ناڵێ ئەم ئافرەتە بە هەڵەیان نەچووە و کێ ئەڵێ مامۆستا ئەم ئافرەتەی بە هەوەسباز و ڕاڕا ناسیوە من ساڵانێکە ئەم تابلۆیە بینم و هیچ کاتێک ئەو تەسەورە ناشیرینەم لا دروست نەکردووە چەندەها جار بە خۆمم وتووە ئەم چاوانە دڵڕفێن و ناشزانرێ مامۆستا ویستوێتی لە میانەیانەوە چ جۆرە بیر و هەستێک بوروژێنێت بە چەندەها سەعات دانیشتوم و تەماشای ئەو چاوانەم کردووە جاری وا هەبوو بە خۆم دەوت ئەم چاوانە هی ئافرەتێکی عاشقن ئافرەتێک کە پڕکێشی ناکا عیشقەکەی خۆی دەربڕێت ئافرەتێک کە مەزنی خۆشەویستەکەی ئەمی ئەنجن ئەنجن کردووە ئێستاش هەردەی جنێت و بینەر دەبێت لەو نیگاییدا هەست بەو جۆش و خرۆشەی بکات هەندێک جاریش بە پێچەوانەوە دەموت نەخێر خاوەنی چاوەکان دەیەوێت پیاوێک بخاتە داوی خۆیەوە پاش تاوێکی دینێ چیرەکەی ڕاودەکا و ئەو ئافرەتە بەو خەندە قریودەرەی چاوەکانی کیفی بە حاڵی قوربانەکەی دێت من دەمزانی کە ئەو چاوانە هی ئافرەتێکی عاشقی پاکیزەن یان ئافرەتێکی هەوەسبازی بەرەڵا. کاتێک چەقۆ و چەتاڵەکەم لەولاوە دانا وەکو چاوم بڕیە سفرە سپی و قاپە ئاڵتونیەکان سەیرم کرد ئەسڵەن چاوەکانی تابلۆکەم لەبیر چۆتەوە. حەزێکی سەیر دای گرتم بچم سەر لە نوێ تەماشای تابلۆکە بکەمەوە. لەسەر سفرەکە هەڵسام و بەبێ ئەوەی هیچ شتێک بڵێم گەڕامەوە ئەو ژوورەی کە لە پێشدا لێی دانیشتبووین خێرا کاغەز و جانتاکەم کردەوە و تابلۆکەم لە بەردەم مێزەکەیە دانا و دانیشتم و لێی گرت بوومەوە لە چاوەکاندا شتێکی تازەی وەهام نەبینیەوە کە تا ئەو دەمە پەیم پێ نەبرد بێت بەڵام هەستم کرد مامۆسا جۆرە زیرەکیەکی سەیری لەم تابلۆیەدا بەکارهێناوە دڵم بە حاڵی ئافرەتە نەناسەکە سووتا تابلۆکەم لە شوێنێکدا دانا کە خۆم بتوانم بەردەوام تەماشای بکەم بەڵام ئافرەتە نەناسەکە ناچار بێت بۆ تەماشاکردنی ڕووی وەربگێڕێت چەند دەقیقەیەک زیاتری نەخایاند دەرگاکە کرایەوە و ئافرەتەکە هاتە ژوورێ هەرکە چاوی بە تابلۆکە کەوت سەری سوڕما دەتوت بە بینین تابلۆکە وشک بووە بەڵام ئەو سەر سوڕمانەی ئەو بەڵام ئەو سەر سوڕمانەی ئەوەندەی نەخایاند تەنانەت هەنگاوەکانیشی سست نەبوون دەرگاکەی داخستەوە و یەکڕاست چوویەوە جێگاکەی خۆی و دانیشت هیچی نەوت شتێکی وەهاشی نەدرکان کە بۆچی بەبێ ئیجازەی ئەو تابلۆکەم کردۆتەوە من تەماشای تابلۆکەم دەکرد و ئافرەتە لە ناسەکەش سەیری منیە کرد لەوانەیە ویستبێتی بزانێ ئاخۆ من دوای ئەوەی کە لە نیوەی بەسەرهاتی ئەو لەگەڵ مامۆستادا ئاگادار بووم دەبێ سەبارەت بەم تابلۆیە چۆن حوکم بەم چەند دەقیقەیەک بێدەنگی بەرقەرار بوو تا من کەوتمە قسە و پرسیم هاتن بۆ تاران و ڕۆشتن و مامۆستاتان دۆزیەوە وەڵامی نەدایەوە جگەرەیەکی لە ناو پاکەتێکی گوڵگوڵیدا دەرهێنا کە لەسەر مێزەکە بوو کردی بەدار جگەرەکەیە کە هەر لە ناو پاکەتەکەیا بوو دایگیرساند و لە لێوە ناسکەکانیەوە دووکەڵیدا بە هەوادا وتی بەو ئاسانیە ناکە ئێوە تەسەوریەکەن من ناوم فەرەنگیز نییە فەرەنگیز ناوێکی خوازراوە کە خوددادات بەسەریدا دابڕیم و هەمیشە بەو ناوەوە بانگی دەکردم واش بڕیار بوو لەو نامەیەدا کە بۆ مامۆستای دەنووسێت بەو ناوە ناوی من بهێنێت ئەگەر نامەکەشیان سانسۆر کرد کەس من نەناسێت بۆ نامەنووسین ڕەمزێکی تایبەتیان هەبوو هەمیشە ناوی ڕاستەقینەی کەسەکانیان گۆڕی لە پاریس بڕیارمدا کە ڕۆژی دەی مانگی جۆزەردان من لەبەر دەرگای سینەماکەدا چاوەڕێ بکەم بۆی نووسی بوو کە من جلوبەرکێکی سپی دەپۆشم و جانتایەکی سوورم لە دەستدا دەبێت وامان دانابوو کە سەعات حەوتی ڕێک هەر کە من ئەوم دی، دوو بلیت بکڕم و دوو بلیتەکە بە دەستی ڕاستمەوە بگرم و بە بێ ئەوەی هیچ بۆ بڵێم خۆم بە سینەماکەدا بکەم و ئەویش بە دوامدا بێت و پاشان لە تاریکیەکەدا قسە بکەین. ئەو دیمەنەم تەواو لە یادە، بەڵام خوداداد ئەوەی لە بیر چووبوو کە لە مانگی جۆزەرداندا سینەماکان لە هەوای ئازاددا درەنگتر دەست پێ دەکەن و بە ڕێکەوت ئەو ڕۆژەش شەقامەکە زۆر قەرەباڵغ بوو. من نەمتوانی دەستوورەکەی خوداداد و خۆی بەجێ بهێنم. چەند دەقیقەیەکیش لە حەوت تێپەڕیبوو کە هێشتا من ئەوم نەدۆزیبوویەوە و سەرەنجام ئەوە بوو بەر لەوەی بچینە سینەماکەوە لەگەڵ یەکدا کەوتینە قسە بەم جۆرە من دوای گەڕانەوەم لە ئەوروپا ئەوم بینی بەڵام ئەمە بە دەم چەند ئاسانە تەماشاکەن بیهێننە پێش چاوی خۆتان ئەو دەمە دەوێت بە چ جۆش و خرۆش و دڵلەرزەیەکەوە خۆم بۆ ئەو یەکەم دیدار ئامادە کردبێت ئەو ڕۆژانە ئافرەتێ بووم تێگەیشتوو پێنج ساڵ ژیانی بێ بەندوبارم لە ئەوروپا بەسەر بردبوو زۆربەی شارەکانی ئەوروپام بینی بوو لەگەڵ جۆرەها خەڵکدا تێکەڵ بووبووم هەمووش خۆشیان دەویستم بەڵام لە هەمان کاتدا من ئافرەتێ بووم تەنیا و نامۆ.